بەشی پێنج جێپەنجەی خۆی لە جیهاندا دابنێت جێگەی ئاماژەیە لە هەموو وێنە کۆنەکانی سەردیواری ئەشکەوتەکان لە هەموو هونەر و کارەکاندا لە هەموو کردارێکی سێکسوالیدا بە تەواوەتی گوزارشت لەم ڕاستیە دەکرێت هەموو ئەم چالاکیانە توانای مرۆڤ دەردەخەن بۆ گەیشتن بە ئامانجێک کە چۆن مرۆڤ هەموو هەوڵ و تەقەلای خۆی بۆ ئەم ئامانجە تەرخان دەکات. ئەم کارەش واتە ئیرادەی مرۆڤ بۆ بەکارهێنانی تۆنا تایبەتەکانی بە پۆتێنسی یاخود الفعالیە ناودەبرێت. جێگەی ئاماژەیە توانای سێکسی جۆرێک لە توانا تایبەتەکانی مرۆڤ. توندوتیژی جێگاگرتنەوە، مەبەست لە توندوتیژی جێگاکردنەوە ئەوەیە کە وەکو ئەلتەرناتیفێک یان بەدیل بۆ چالاکیەکی بەرهەمهێنەر بۆ کەسێکی بێ دەسەڵات دروست دەبێت. لێرەدا پێمخۆشە دەربارەی مەفهومی دەستەواژەی بێ دەسەڵاتی بدوێم و پێویستە بگەڕێینەوە بۆ هەندێک ڕاستی سەرەکی. لە کاتێکدا مرۆڤ کەوتۆتە ژێر کاریگەریی هێزە سروشتی و کۆمەڵایەتییەکان و هەر ئەوانیش حوکمی دەکەن، بەڵام لە هەمان کاتدا ملکەچی هەلومەرجەکەش نییە، چونکە ئەو خاوەنی ئیرادە و توانا و ئازادیی خۆیەتی، کە دەتوانێت لە سنوورێکی دیاریکراودا جیهان بگۆڕێت. دیارە بۆ ئێمە هیچ ئیرادە و ئازادیی کەسەکە گرنگ نییە، بەڵکو ئەو ڕاستییە بەلامانەوە گرنگە کە پەیوەندیی بە توانای بەرگەگرتنی مرۆڤە بۆ شتە نێگەتیڤ و ڕەهاییەکان، چونکە ئەو ناچارە بۆ ئەوەی گۆڕانکاری بکات جێپەنجەی خۆی لە جیهاندا دابنێت. جێگەی ئاماژەیە لە هەموو وێنە کۆنەکانی سەر دیواری ئەشکەوتەکان لە هەموو هونەر و کارەکاندا بە تەواوەتی گوزارشت لەم ڕاستیە دەکرێت. هەموو ئەم چالاکیانە توانای مرۆڤ دەردەخەن بۆ گەیشتن بە ئامانجێک کە چۆن مرۆڤ هەموو هەوڵ و تەقەلای خۆی بۆ ئەم ئامانجانە تەرخان دەکات. ئەگەر هاتوو مرۆڤ لەبەر هەر هۆیەک نەیتوانی ئەم توانایانەی بەکار بهێنێت، بۆ نموونە لەبەر لاوازی یان دوودڵی یان بێ توانایی، لەبەر ئەوە ئازار دەکێشێت، ئەم ئازارانەش لە ئەنجامی بێ دەسەڵاتیەوە دروست دەبێت. لە ڕاستیشدا ئەم حاڵەتە وا لە مرۆڤ دەکات کە پارسەنگی خۆی لە دەست بدات. سروشتی مرۆڤیش ئاوایە کە ناتوانێت بەم بێدەسەڵاتیەی خۆی ڕازی بێت، لەبەر ئەوە هەوڵدەدات بە شێوەیەکی تر توانای خۆی بگەڕێنێتەوە دۆخی جارانی، بەڵام ئاخۆ دەتوانێت یان چۆن؟ دیارە بۆ ئەمەش دوو ڕێگا هەیە. یەکەمیان، یەکێک لەو ڕێگایانەی کە مرۆڤ دەیگرێتە بەر ئەوەیە کە خۆی دەخاتە ژێر ڕکێفی کەسێک یان کۆمەڵێک کە خاوەنی هێزن، واتە بەهێزن و هەوڵدەدات خۆی پێیاندا هەڵواسێت، لە کاتێکدا ئەو تەنها بە شێوەیەکی ڕەمزی بەشداری لە ژیانی کەسێکی تر دەکات و خۆی وا هەست دەکات کە دەتوانێت کاری لێ بکات، لە حاڵەتێکدا ئەم خۆی کەوتۆتە ژێر ڕکێفی ئەوانی ترەوە و تەنها دەبێت ملکەچی ئەوان بێت و پاشان دەبێتە بەشێک لەوانەی کە کار دەکەن. دووەم. بەڵام ڕێگای دووەمی ئەوەیە لە ڕێگای توانای وێرانکارییەوە هەوڵ دەدات توانا لەدەستچووەکانی خۆی بگەڕێنێتەوە. ئەم جۆرەشیان لای ئێمە گرنگە. تێگەیشتن لە مانای ژیان مانای ئەوە دەگەیەنێت کە کەسێک خۆی وەکو گیاندارێک نەبینێت کە فڕێ دراوەتە سەر زەوی هەروەک چۆن زار بۆ سەر تەختەی تاوڵا فڕێ دەدرێت ئەگەر بێت و ژیان وێران بکات ئەمە مانای ئەوەیە کە مرۆڤ لە سنووری خۆی تێپەڕاندووە، بەڵام هەوڵ دەدات لە دەستی ئازار و کارە نێگەتیڤەکانی خۆی هەڵبێت، چونکە ناتوانێت کەسێکی خۆڕاگر بێت. دیارە بۆ تێگەیشتن لە مانای ژیان، پێویستە مرۆڤ کۆمەڵێک سیفاتی تایبەتی هەبێت کە مرۆڤی بێدەسەڵات نییەتی، بەڵام وێرانکردنی ژیان پێویستی بە هیچ شتێکی مرۆڤ نییە، تەنها یەک شت نەبێت، ئەویش بەکارهێنانی هێزە، لە کاتێکدا کەسێکی بێ دەسەڵات ببێتە خاوەنی دەمانچەیەک یان چەقۆیەک یان بازوویەکی بەهێز بێت لە ڕێگای وێرانکردنی خەڵکی تر یان خۆی سنووری ژیان دەبەزێنێت. لێرەدا وەرگێڕ دەڵێت، نووسەر مەبەستی لەوەیە وەکوو خەڵکی ئاسای و ئاشتیخواز نەژی و سوننەتی ژیان ببەزێنێت. ئەو بەم شێوەیە تۆڵەی خۆی دەکاتەوە چونکە ئەو توانایی لا نەماوە. توندوتیژی جێگاگرتنەوە بە شێوەیەکی تەواوەتی ئەو جۆرە توندوتیژیەیە کە سەرچاوەکەی لە بێدەسەڵاتیەوە سەردەگرێت. ئەو کەسە بە بەردەوامی هەوڵدەدات تواناکانی بگەڕێنێتەوە دۆخی جارانی. لە کاتێکدا هەڵدەستێت بە وێرانکاری، سنووری خۆی وەکوو مەخلووقێک دەبەزێنێت. ئەمەش زۆر بە جوانی ئەلبرێت کامۆ لە ڕۆمانی بێگانەدا لە زاری کالیگولاوە باسی لێ دەکات و دەڵێت، من دەژیم، من خەڵکی دەکوژم، من خاوەنی هێزێکی بێ سنووری کوشتنم. گەر توانای خودا لەگەڵ توانا و بەهێزیی مندا بەراورد بکەیت، وەکو یارییەکی منداڵانە دێتە پێش چاوم. ئەمە توندوتیژییەکی بێ سنوورە، توندوتیژییە کە ژیان هیچ جۆرە توانایەکی پێ نەداون بۆ ئەوەی گوزارشتێکی باش لە تواناکانی مرۆڤ بکەن. ئەوان پێویستیان بە وێرانکردنە بۆ ئەوەی بوونی خۆیان بسەلمێنن. حوکم کردنی گیانلەبەرێکی تر، مرۆڤ بێت یان ئاژەڵ، بە شێوەیەکی ڕەها و بە تەواوەتی پەیوەندییەکی پتەوی بە توندوتیژی جێگاگرتنەوە هەیە. ئەم ویستەش جەوهەری سادییەتە، چونکە لە سادییەتدا تەنها چێژوەرگرتن لە ئازاردانی خەڵکی تر نییە، بەڵکو لە شێوازەکانی سادییەتدا بۆمان دەرکەوتووە کە جەوهەری سادییەت یەک شتە، ئەویش کۆنترۆڵکردن یان زاڵبوونە بە شێوەیەکی تەواوەتی بەسەر کەسێکی تردا و ئەو کەسەش بکەیتە کەسێکی بێ ئیرادە و بێ دەسەڵات هەروەها خۆت بکەیتە خودا و هەموو کارێکی پێ بکەیت. زەلیلکردنی مرۆڤ و بەکۆیلەکردنی تەنها ئامڕازێکن بۆ گەیشتن بەم مەبەستە، ئامانجی سەرەکیش لێرەدا ئەوەیە کە ئەو کەسە ناچار بکەیت بە ئازار چەشتن ڕابێت و وای لێ بکەیت کە نەتوانێت بەرگری لە خۆی بکات. دیارە چێژوەرگرتن لە کۆنترۆڵکردن یان زاڵبوون بە شێوەیەکی ڕەها بەسەر مرۆڤێک یان گیاندارێکی زیندوودا هۆکاری سەرەکی نەخۆشی سادیەتە. ئێمە دەتوانین بە شێوەیەکی تر گوزارشت لەم دیاردەیە بکەین و بڵێین کە سادیەت مانای ئەوە دەگەیەنێت کە مرۆڤ بکەیتە شتێکی تر، یان گۆڕینی شتێکی زیندوو بۆ شتێکی مردوو، چونکە کۆنترۆڵکردن و حوکمکردنێکی کەسێکی تر بە شێوەیەکی ڕەها، ئەو کەسە سیفاتی جەوهەری ژیان دەدۆڕێنێت کە ئەویش بریتییە لە ئازادی. ئەوەی بە شێوەیەکی تەواوەتی ئەزموونی لەگەڵ توندوتیژی و وێرانکاری و ساردی لەلای تاک یان کۆمەڵ هەبێت، تەنها ئەو تێدەگات کە توندوتیژی جێگاگرتنەوە شتێکی ڕووکەشی نییە لە ئەنجامی کاریگەری خراپ یان نەریتێکی دڕندانە یان شتی لەم بابەتانە نییە بەڵکو ئەمە توانایەکە لەناو مرۆڤدا هەیە و کە لەگەڵ هێز و توانا و ویستی بۆ ژیان یەکسانە ئەم بۆیە هێندا تا ئەم ئاستەی ئێستای بەهێزە چونکە لە ناخیدا نوێنەرایەتی شۆڕشێکی ژیان دەکات دژ بە بێدەسەڵاتی دەجەنگێت. مرۆڤ خاوەنی توانایەکی بەهێزە بۆ توندوتیژی و وێرانکاری و سادیات، چونکە پێش هەموو شتێک مرۆڤە، نەک شتێکی تر، هەروەها ئەو دەبینێت ئەگەر نەتوانێت ژیان دروست بکات، ئەوا دەبێت ژیان وێران بکات. لە کۆندا لە شانۆی ڕۆمانی بە هەزارەها کەسی بێ دەسەڵات کۆدەبوونەوە، چێژیان لەوە وەردەگرت کە مرۆڤێک لە لایەن ئاژەڵێکی دڕندەوە بخورێت یان کەسێک کەسێکی تر بکوژێت. ئەمەش لوتکەی حاڵەتی سادیەت دەگەیەنێت. لەم شیکردنەوەیدا دەگەینە شتێکی تر، توندوتیژی جێگاگرتنەوە لە ئەنجامی ژیانێکی مردووی ناخی مرۆڤ دروست بووە کە بۆ ماوەیەکی زۆرە لە ناخی مرۆڤدا خەفە کراوە. ئەویش لە ڕێگای ترس لە سزادان، ئەم جۆرە توندوتیژییەش دەتوانرێت لە ڕێگای کۆمەڵێک ڕێگای ساختەوە دەرببڕێت کە لە شێوەی یاری و کات بەسەربردندا خۆیان پیشان دەدەن. لەگەڵ ئەوەشدا ڕاستە ئەم هێزە بە شێوەیەکی خەفەکراوی لە ناخی مرۆڤدایە، بەڵام خاوەنی هێزی تەواوی خۆیەتی، لە هەر کاتێک بیەوێت دێتە دەرەوە و دەردەکەوێت، بگرە توانای هێزیشی زۆرترە. باشترین چارەسەر بۆ توندوتیژی جێگاگرتنەوە ئەوەیە کە توانا داهێنەرەکانی ناخی مرۆڤ بەهێز بکرێت، هەروەها هەوڵ بدرێت ئەم توانایانە بکرێنە وزەیەکی باشی بەرهەمهێنەرانە. ناتوانین ڕێگا لەو مرۆڤانە بگرین کە وێرانکەر و سادین، هەتا وەکو ئەو مرۆڤە هەستی بێدەسەڵاتی لە ناخیدا نەمێنێت، تەنها ئەو کاتەی وا لە مرۆڤ دەکرێت گرنگی بە ژیان بدات ئینجا دەتوانرێت ئەم حەزە خراپانەی مرۆڤ لەناو ببرێت کە بەداخەوە مێژووی مرۆڤایەتیمانیان پڕ کردووە لە شەرمەزاری. لێرەوە دەگەینە ئەو دەرئەنجامەی کە توندوتیژی جێگاگرتنەوە بە پێچەوانەی توندوتیژی بەرەنگارییەوە لە خزمەتی ژیان نییە، بەڵکو ئەلتەرناتیڤێکی نەخۆشانەی ژیانە کە گوزارشت لە بێدەسەڵاتی بەرامبەر بە ژیان و بۆشایی دەکات، بەڵام لەگەڵ ئەوەشدا هەرچەندە ئەم توندوتیژییە دژ بە ژیانە، بەڵام گوزارشت لە پێداویستییەکی مرۆڤ دەکات بۆ چالاککردنی ژیان و خەبات لە دژی بێدەسەڵاتی.